ڕۆژە جوانەکان. کە پێم وتی خۆشمەوێی. ئێستاش ئەو ساتەم بیر ماوە ئەو ڕۆژە هەر وامەزانی دنیا لەبەر من خوڵقاوە چەند شیرین بوون ئەو ڕۆژانە ئاخ چەند زوو لێمان تێپەڕی هەموو ئەو ڕۆژە جوانانە ئێستا بوونە بیرەوەری نایەنەوە ئەو ڕۆژانەی کە ئەوەندەی جوانی جوان بوون چۆن ناگریم کە ئەبینم وەکو عمرم لە دەستم چوون.